خۆراکی باش بدە بە عەقڵت سەرکەوتنت پێ بەخشێ خۆراکی لاشە و خۆراکی عقل بێگومان عقل ئامرێکی سەرقالکەرە دەتوانیت بەدەستی بهێنی لا ڕاستەکردنت بۆت لە بەدیهێنانی سەرکەوتن و بردنەوەت و هەر شتێک ئارەزوی لێ دەکەی وا لە هەمان کاتیشدا ئەتوانێ ڕگەڕێتەوە بە ئاڕاستەکەی تریشدا و دەتوانێ شکست و دۆڕانت بۆ بەدەست بێنێ. ئێمە بە تەواوەتی وازانین کە لاشەمان پێویستی بە خۆراک هەیە و خۆراکێکی باشیش بۆ وەی بمێنێتەوە لە بارێکی تەندروستی باشدا و توانای کارکردنی هەبێ لە بەرژەوەندیمان و هەر لە بەر ئەمەشە مرۆڤەکان ساڵانە بە ملیۆنەها دینار خەرج ئەکەن لە پێناوی کڕینی خواردن بۆ بژێوی ژیانیان و بۆ مەبەستی پاراستن و هێشتنەوەی لاشەیان بە شێوەیەکی تەندروست. وەلا شا لە ڕاستیدا ئەو فەرمانانەمان پێ دەکا کە چی بخۆین، ئەگەر هاتوو خۆراکەکەمان خۆراکێکی باش بوو ئەوا لاشەشمان باش و تەندروست دەردەچێ، بەڵام ئایا پرسیارت لە خۆت کردووە تەنها جارێک بڵێی ئەی خۆراکی عەقڵ چییە؟ دیارە خۆراکی عەقڵیش لە ڕاستیدا خۆراکێکی جیاوازترە لە خۆراکی لاشەی و ناکڕێت لە قوتوودا یان لە فرۆشگایەکی گەورەدا بەڵکو بەدەست دەهێنرێ لەو ژینگەیەی کە تیایدا دەژیت و هەموو شتێک ئەژمار ناکرێ بۆ تو لە پێناویدا کار بکەیتە سەر بیروباوەڕ و هەڵوێستە و چاوکراوەیت و بێ هۆشیاری بە خۆراکی عەقڵ ئەمە ئەگەرچی ئەم خۆراکە باش بێت یان خراپ بێ وە خۆراکی عەقڵیش ئەو ژینگەیەیە وە جۆری ئەم خۆراکەش لەوەیە کە تۆ فەرمانڕەوایەتی تیێدا ئەکەیت و کاریگەرێتی ئەکەیتە سەر دروست بونی خۆ و ڕەوشت و ئاراستەکردن و کەسایەتیت وە عەقڵیش بە پێچەوانەی جۆری خۆراکەوەیە کاتێک تۆ پابەند دەبی پێیەوە لە ژینگەدا هەروەکو پێچەوانەی لاشەیە لە جۆرێتی ئەو خۆراکەی بۆت ئامادە ئەکەی وە بەڵگەش لەسەر ئەوەی ژینگە ئەو خۆراکی عەقلەیە بەڵگەیەکی ڕوون و ئاشکرا و دیارە هیچ شوێنێکی نیشتەجێبوونی ڕۆژهەڵات وەکو شوێن نیشتەجێبوونی ڕۆژاوا نیە وە هەریەکێک لەوانە سروشت و خۆ و نەریت و کەسایەتیەکی خۆیی هەیە و پابەندبوونێکی تایبەتی بەو ژینگەیەوە هەیە کە تیایدا دەژی. ژینگە ئەو بنچینەیەیە کە پێکەوەمانەبەستێتەوە، وامان لێکا هەڵوێست بنوێنین لەسەر ئەوەی ئەو چۆنە وەها هەڵوێست بکەین، هەوڵەدا دەستنیشان یەک سروشت و یەک دابونەریت و یەک خوو ڕەوشتێکی چوون یەک بەدەست بهێنین لە دوو بواری جیاوازدا بۆت ئەوەش ناتوانی بیکەی بەڵکو ئاسانترینی کردەوەکانمان ئەوەیە کە هەر وەکو ڕێگایەکی پێدا ڕۆیشتن وابێ تەنها بە سڵاو لێکردنێک بەلایدا بڕۆین یان خواردنەوەی کوپێک چابێ و یان هەڵبژاردنی ڕەنگی پۆشاکێکە و ئەمەش هەر هەمووی بەروبوومی ئەو ژینگەیە کە تۆی تێداژیت و بە تایبەتمەندێتیەکانیەوە و ئەو بارودۆخە جیاوازانەی کە هەیەتی هەر لەبەر ئەمەشە دەبینین ئەو ژینگەیەی تۆی تێدا دەژی لە هەر مرۆڤێکدا داهاتێکی گەورەی لە دیاریکردنی قەبارە و جۆری بیرکردنەوە و دیاریکردنی ئاڕاستەکانی و هەڵوێستەکانی و دەستنیشانکردنی کرۆکی کەسایەتییەکانیدا هەیە و هەروەها ئەمەش دووبارە ڕۆڵێکی گەورە ئەبینێ لە دەستنیشانکردنی بڕی سەرکەوتن یان شکست هێناندا. زانانی دەرونی هاودەنگن لەسەرەوەی کە ئەو کەسێتی تۆ لەسەرێتی ئەمڕۆ خو نەریتی بیرکردنەوەکانی بەرهەمی ژینگەیەکی دەرونیە کەوا تۆی تێدا ئەژیت و هەروەها کۆکیشن لەسەرەوەی کەسایەتی و کەسەی ئێستا هەیەتی پاش تێپەڕبوونی پێنج ساڵ یان دە ساڵ یان بیست ساڵی تریش پاش ئێستا، ئەوە هەر بەرهەمی ژینگەیەکی داهاتووتە یان بەرهەمی ئەو خۆراکەیە کە بۆ عەقڵت ئامادەیەکەی بۆ ژیانی داهاتووت. ئێمە گەر کار بکەین لەسەر چاککردنی ژینگەکەمان کەوا خۆراکی عەقڵی ئێمەی پێوە پابەندە توانرێ ئامادەباشی بەدەستهێنانی دەرفەتێکی باشتری لێبکەین بۆ سەرکەوتنەکانمان. یەکەم گرفتێک کە ڕوبەڕووی زۆرێک لە خەڵکانە بێتەوە لەسەر ڕێگەی سەرکەوتنەکانیان بیر و بۆچوونەکانیانە چونکە وازان بەدیهێنانی دەستکەوتە گەورەکان کارێکی دوور و ئەستەمە لە بەدەستهێنانیدا و ئەم هەڵوێستە ژرۆک و ڕیشەی دەگەڕێتەوە بۆ زۆرێک لە هێز و تواناکانی بڕیاردانیان و سووربوونیان لەسەر بەردەوامبوونیان لەسەر ئارەزووەکانیان و ئەمەش ڕۆڵێکی نهێنی و شاراوەیە دەبینێ لە وەرگێڕانی بیر و بۆچوونەکانی تاکدا بۆ بەرەو پێشچوونی شارستانیبوونیان لە نێوان چاک و خراپدا و ئەم هێزە دانپرکێنەرەش گرفتێکە لە بەردەم بەدەستهێنانی دەسکەوتە گەورەکاندا و خۆیان چڕتر دەکەنەوە لە هەندێ ژینگەی نیشتەجێبووندا و زیاتر لەو شوێنانەدایە کەوا مرۆڤەکان خۆیان دەبیننەوە لە نێوان کەسایەتیە لاواز و خراپەکاندا ئەوانەی پابەندن بە کەسانی ترەوە بە لاوازی و خراپەکانیشیانەوە، ئەوانە ئەوانەن کە وازان بەدیهێنانی سەرکەوتنە گەورەکان بە تەنها لە ڕێگەی چارەنووس و کارەساتی بەختەوەیە یان شتێکی کەم تەرخەمی و گوێ پێ نەدانەوەیە لەسەر لایەکیان بەبێ ئەوانی تریان لایەنێکی کەمتر باوەڕیان پێی دەهێنێ یان ئەوانەن باوەڕ بە کەمێکیان دەهێنن هەرچەند ئەمانە لە باشترین بارودۆخدان لەوانی تر کە ئەو لایەنەی کەمتر باوەڕ دەهێنن ئەمەش لاوازیە و ئەو خراپیەش دەبینرێ لەم دەستەواژانەوە بۆچی هەوڵ و تەقەلا و تێکۆشان بکا و ماندوو بێ لە کاتێکدا بەختی هەر نایهێنێ و بەخت ڕەشە. کات بە فیڕۆ دانە ئەگەر جارێکی تریش هەوڵ بەیتەوە بە دڵنیاییەوە تۆ هەر دەدۆڕێی. تۆ تەنها مرۆڤێکی خەیاڵبازی، تۆ هەتا ئێستاش هەر مناڵیت یان بچووکی بۆ بەدەستهێنانی ئەمە. واز بێنە لەم جیهانە داپۆشەرە واتە لەبەرەوەی مردن هەیە زۆر خۆتی پێوە هیلاک مەکە. ئەم جۆرە بیرکردنەوانە نوێنەرایەتی پێدانی خۆراکێکی خراپ و نەشیاو و باقڵەدەن. ئەگەر ئەو دوو لایەنەی پێشووتر نوێنەرایەتی زۆرینەی کۆمەلگایان دەکرد بەڵام لێرەدا لایەنێکی تر هەیە ئەویش کەمترین ڕێژەیە و دەمارگیری خۆ بە دەوستەوەدانیان دەکەن بە هەتاهەتایی یان سەرکەوتن دەبینن بە بەرفراوانییەوە و درێژ بوونەتەوە و سنووریان بۆ نییە، ئەوانەش لایەنێکی بەرخوازن و ئارەزوویان زۆرە و هەولی زۆرەدەن، دەروونیان بەهێزە، خواست و ویستیان پتەو و قایمە و ئەوانەن حەز دەکەن لە ناخی خۆیاندا هێز و توانایەک هەیە لەسەر بەدیهێنانێکی هەمیشەیی و سەرکەوتنێکی دووبارەبوونەوە و هیچ کات خۆیان نادەن بە دەستەوە بۆ شکستهێنان ئەوانە لایەنێکی سەرکەوتو و ناسراو و بەناوبانگن ئەوان هەمیشە ئەوان هەمیشە بەختیار و شادومانەکانن یان خاوەنی لێهاتوویەکی تایبەتین ئەوان کۆمەڵێکن خوازیارن هەموو کەسێک هەواداریان بێ و لەگەڵیاندا بێ تەنانەت ئەگەر وەها دەریش کەوتن هەندێکیان وەهاش نین هیچ کەسێک ناوێ لە بڕیاردانی خۆیدا ببێتە سەرکەوتوێکی دەوڵەمەند بۆ ئەوی بچێتە ناو ئەم کۆمەڵانی کۆتاییەوە لە خەڵکان و هەر دەبێ کەوا بەرەنگاری گۆڕانکاریەکان و هەڵوێستە بیریە دامرکێنە خراپەکان نەبێتەوە یان ئەو بەرەنگار نەبێتەوە لە لایەنی ژینگەکەیەوە. لە هەر شوێنێک هەن دەبێ بە هەموو بوونی خۆتانەوە لەوێ بن وڵاتێکی دابشکرا و لە بەرامبەر هێرشەکانی دوژمنان توانای خۆراگری نابێت و مرۆڤێکی دابشکراویش ناتوانێ بە شێوەیەکی شایستا ڕووبەڕووی ژیان ببێتەوە. ئەوەی کە ئەیەوە بە ئەنجامی دڵخواز دەگەێنێ مەرج نییە هەوڵ و چالاکی سەخت و تاقەت پڕوکێن بێ بەڵام زانین واگاداربوون لە چۆنێتی ئەنجامدانی ورد و دروستی کارەکان مەرجی سەرکیە زۆر کەس بە درێژایی تەمەنیان هەوڵەدەن شتێک بەدەست بهێنن کەچی شێوازی بەدەستهێنانی فێر نەبوون، ئەوان بە جۆرێک سەرسوڕماون و ناڕازییایتی خۆیان دەردەبڕن و لە خۆیان دەپرسن بۆچی ژیان هەقدەستی هەوڵەکانی ئێمەی نەداوە لە کاتێکدا ئەوەی لە تواناماندا بووە کردوومانە؟ سەرکەوتن و گەیشتن بە ئامانجەکان بنەما و پێوانەی تایبەت بە خۆیی هەیە، پێش هەر هەنگاوێک دەبێ ئاگایی تەواومان لەسەر ئەم بنەما و پێوانانە هەبێ، ژیان کردەوەیەک خەڵاک دەکا کە زانستی لە پشت بێ، ئێوە دەبێ باش بزانن کە چ کارێک لە چ کاتێکدا و بە چ شێوازێک ئەنجامەدەن تاوەکو ئەنجامی دڵخواز بەدەست بهێنن. هەموو شتێک لە جیهاندا لە هەر ساتێکدا بە هەمان شێوە کە پێویستە ڕووەدا هیچ هەڵە و هیچ ڕێکەوتێک لە گۆڕێدا نییە مەحاڵە ژیانمان لە ڕێچکەیەکی نوێدا بەرەو پێشەوە بەرین مەگەرە و کاتێ لەگەڵ ڕابردووی خۆماندا ئاشتەواییمان کردەوێ و لەگەڵ ڕابردووی خۆماندا ناگەی ناشتی مەگەرە و کاتێک کە پەندی لێوەربگرین لە بیرت بێ ئەم هزرەی کە بە بچووک کردنەوەی خۆت هەستی ئاسایش و ئارامی بە ئەوانی تر دەدەی بە هیچ شێوەیەک ژیرانە نییە. خاڵی گرنگ ئەوەیە کە بتوانی لە هەر ساتێکدا ئەوەی کە هەیت بیکەیتە قوربانی ئەوەی کە دەتوانی ببی. وتراوە هەر شتێک کە نەتکوژێ بەهێزترت دەکا. زۆر بەتامە، هەندێک کەس کاتێک مێشکیان دەچێتە مۆڵەت، گەدەیان ئەنجامدانی کارەکانیان لە ئەستۆ دەگرێ. ئەو دەمەی کە دەرک بەوە دەکەی ئەوەی لە ئەوانی تردا دەبینی لە خۆتدا هەیە، هەر هەموو دنیای ئێوە گۆڕانی بەسەردا دێ. ناتوانین حەقیقەت تەرجەمە بکەین، ئێمەی مرۆڤ دەبێ حەقیقەت ئەزموون بکەین. هەمیشە خاکەڕایی تاڤگە شیاوی ستایشکردنە. بیر لەم دەستەواژەیە بکەرەوە مرۆڤی ڕەژبین لەگەڵ خۆردا شێرە بەفرینە چێ دەکا لەبارەی گوڵەکانەوە دەتوانی شار بهۆنیتەوە بەڵام سێو دەبێ گازی لێبگری مرۆڤ بە بەرجەستەکردنی ڕووناکی بە ڕۆشنایی ناگا بەڵکو بە ئاگابوون لە تاریکی بە ڕۆشنایی دەگا. کاتێک ڕووبەڕووی ئاریشە گەورەکانەبیتەوە چاویلکە زەڕەبینیەکانت لە چاو دابگرە. بیر لەم دەستەواژەیەش بکەرەوە، چ لە سەردەمی جەنگ و چ لە سەردەمی ئاشتیدا بەرزترین ژمارەی زیانەکان هی چرکەساتەکانە. لە یادت بێ ڕۆشنایی لە تاریکیدا شاراوەیە. هەموومان پێویستمان بە ڕق هەیە تا خۆشەویستی بناسین و ڕق تەنها کاتێک هێز پەیدا دەکا کە سەرکوت یان ڕەت بکرێتەوە. جاروبار بەسەر خۆتدا هاوار بکە تا خاڵی ببیتەوە، زۆرترین کێشە جەستەیەکانی ئێمە زادەی هەستە کەپتکراوەکانە. چیرۆکێک هەیە لەبارەی یەکەم دیداری ئامت فاکس نووسەر و فەیلەسۆفی سەردەم لە ڕێستۆرانتی سێڵ سرویس یان بۆفی کراوە کاتێک کە بۆ یەکەم جار چووە ئەمریکا ئەو کاتە ئەو تا ئەو کاتە هەرگیز نەچووبووە وەها ڕێستۆرانتێک کە بۆفێی کراوە بێت و بە ئارەزووی خۆی خواردنەکان هەڵبژێرت و خۆی خزمەتگوزاریەکان پێشکەش بە خۆی بکا. ئەو، نووسەر و فەیلەسووفە، لە سووچێکدا دانیشت و چاوەڕوانی کرد، بۆ ئەو مەبەستەی کە خزمەتی بکەن، بەڵام چەندی کات بە سەر دەچوو لەبەر ئەوەی دەیبینی خزمەتکارەکان هیچ سەرنجێکی پێ نادەن، تا دەهات زیاتر بێزارەبوو. لە هەمووی خراپترەوە بوو کە سەیری ئەکرد ئەوانەی پاش ئەو هاتوونەتە ناو ڕێستۆرانتەکەوە بەردەمیان پڕی چێشتە و خەریکی خواردنن. ئەو بە ناخۆشییەوە لە پیاوێک نزیک بۆوە و لە پای مێزەکەی تەنیشتی دابوو و وتی، من نزیکەی بیست خولەکە بێ کە لێرە دانیشتووم بێ ئەوەی کەس سەرنجێک بداتە من. ئێستا دەبینم ئێوە کە پێنج خولەک پێش ئێستا هاتوونەتە ژوورەوە دانیشتوون و خەریکی نان خواردنن. مەسەلەکە چییە؟ خەڵکی ئەم وڵاتە چۆن پێشوازییان لێ دەکرێ؟ کابراش بە سەرسوڕمانە وتی، بەڵام ئێرە سێڵف سێرویسە یان بۆفێی کراوەیە، پاشان ئاماژەی بۆ بەشی دواوەی ڕێستۆرانتەکە کرد، شوێنێک کە خۆراکەکان بە ئەندازەیەکی فراوان دانرابوون و بەردەوام هەبوو بۆ خەڵک. وتی، بڕۆن بۆ ئەوێ و سینییەک هەڵبگرن و حەزتان لە چی بوو هەڵیبژێرن و پارەکەی بدەن، دوایی لێرە دانیشن و نانەکەتان بخۆن. ئامت فاکس کە هەندێک بە خۆیدا شکایەوە، ڕێنمایەکانی ئەو پیاوەی جێبەجێ کرد، بەڵام کاتێک خواردنەکەی لەسەر مێز دانا لەناکاو بیرێک بە مێشکیدا هات کە ژیانیش وەکو سێڵف سێرویسە یان وەک بۆفێی کراوەیە هەموو چەشنە ڕووداوێک، هەل و دەرفەتەکان، خۆشیەکان، شادی و خەمەکان لە بەرامبەرماندا هەیە کەچی زۆربەی هەرە زۆرمان بێ جوڵابە کورسیەکەمانەوە لکاوین و نوقمی ئەوە بووین کە ئەوانی تر چی لە قاپەکەیاندایەو تووشی سەرسوڕمان بووین لەوەی کە بۆچی ئەو پشکێکی زۆرتری هەیە؟ هەرگیز بیر لەوە ناکەینەوە زۆر ساردە لە جێی خۆمان هەڵسین و بزانین چی هەیە و چی نییە، پاشان ئەوەی دەمانەوێ هەڵیبژێرین. کاتێک ژیان شتێکی وەها نادابەیەوە، لەبەرئەوەیە کە ئێوە شتێکی وەهاتان لێ داوا نەکردووە.